لە ڕادیۆی ڕووناکی هونەری هەڵسوکەوتکردنە لەگەڵ خەڵکە ئەم بابەتەش وەکو هەموو بابەتەکانی تر وەکو هەموو بابەتەکانی تری ژیانی ئێمە پێویستی بە چی هەیە پێویستی بە هوەر هەیە پێویستی بە فەن هەیە پێویستی بەەوە هەیە چۆن بزتوانین ئەتەکێتەکانی هوەری هەڵسوکەوتکردن لەگەڵێکا فێربی جا بۆ ئەویش باشترین پەیوەندی پێک بهێنی بۆ ئەوی بتوانین چونکە بۆ ئێمە ئەگەر ویستت دڵی خەڵ بەدەستبێنی پێویستە لی تێبێت پێویستە تێبگەین و بزانین کە مرۆڤ کائینێکی عاتفیە پێش ئەوەی مەنتقیک و عاقلانی بێت و ئەبێ بزانین کە ئێمە پێش ئەوەی لە دەرگای عقلیان بدەیت لە دەرگای منطقی مرۆڤ بدەی لە دەرگای چی بدەیت لە دەرگای دڵی بدەیت کە منبعی چیە منبعی عاتفەیە واتە ئێمە دەبێت تعامل لەگەڵ چیا بکەیت تعامل لەگەڵ عطف و سۆزەکانیان بکەیت بۆ ئەوەی ئەو حاڵە جەبەجێ بکەین پێویستە هەندێ بزانین پەیوەندی سەرکەوتو چییە بێویستە بزانین مانای پەیوەندی سەرکەوتو چییە کاتێ ئێمە لە دایرەیەکە لە قوتابخانەیەەکە لە بازارە لە تعاملی ڕۆژانەمانە لەگەڵ خەڵکە کاتێک کە ئێمە پەیوەندی دروستەکەین خەڵکی وامان هەیە ناتوانێت هەتا ئێوارەیە کەسکە ڕفیقی خۆی خەڵکی واشمان هەیە ئەچێتە دایەرەیەک چەند کەسی تیا بێکا بە ڕەفیقی خۆی خەڵکی وامان هەیە لە دایەرەیەکە کار دەکا بە ساڵێک کەس نازانێت کەس عنی کەس زۆر دەگمەن خەڵکە زانێت لەو دایرە داوامەکات خەڵکی واشمان هەیە هەر یەکەم ڕۆژ کە چوە دایرەکە هەموو ئەوکەڵە هەموو بەشەکانی ئەزانن کە ئەمە کەسێکێ کەسەکە هاتوۆتە ئەم دایرە و ئیشەکەی چی و تەمەنی چەنە و چەنێ مەزە ژیانی خێزانی چۆنە بۆیە پێویستە ئێمە لە پەیوەندی سەرکەوتو بزانی مانای چی واتە بزانین واتا گرنگەکانی پەیوەندی سەرکەوت و یاخود فەنی تاسل چیە یەکەم خاڵکە گرنگە بۆ ئێمە ئەوش واتە پەیوەندی سەرکەوت و واتە هاوکاری یەکەم خاڵکە گرنگە لی بزانێ ئەوش واتە هاوکاریکردنە کاتی ئێمە کە دەڵێن پەیوەندی سەرکەوت و دروستگەیت واتە بۆ هاوکاریکردنە هەم هاوکاریکردنی خۆمان و هەم هاوکاریکردنی بەرامبەرەکانمان کە ئێمە تەعاملیا لەگەڵاکەین ئێمە کە کاتێک کەسێکی ئامانزار بووین کاسێک کاتێ کەسێکی بە پلانکەڵە پلانی تایبەتیمان هەم بۆ ژیانی خۆمان بۆ سەرکەوتن و گۆڕینی ژیانی خۆمان لە چاکەوە بە چاکتر ئەو کاتە تێدەگەین کە هاوکاری یەکێکە لە خاڵە گرنگەکان فاکتەرە گرنگەکانی پەیوەندی سەرکەوتو بۆیە یەکەم خاڵکە گرنگە لی بزان ئەو ژاتە بزانی پەیوەندی سەرکەوت واتە چی واتە هاوکاری خاڵی دووەم کە گرنگە لی بزانی کە ئەوش ئەوەیە تێگەیشتن خاڵی دووەمی پەیوەندی سەرکردوی تێبگەیت کاتێ لە بابەتێ تێگەی کاتێ لە قسەیە تێگەی کاتێ لە بەرامبەرەکە تێگەی کاتێ لە ڕووداوەکان تێگەی ئەو کاتە ئەتوانین باشترین کۆنداک لەگەڵ دروستکی باشترین پەیوەندی لەگەڵ چیا دروستکی لەگەڵ ئەو شتێک کە دەتەوێت بکەین باشترین تحلیلی بۆکەی کاتێ کە تێبگەی لەو خاڵەکە ئەم باسەکەێت خاڵی سێهم کە پێویستە و ضرورە بیزانانی ئەو شتێ خۆ گونجاندنە کاتێک کە ئێمە پەیوەندی کاتێک کە دەمانەوێت پەیوەندی سەرکەوت و تەرتی بکەین یاخۆ وەکو سیفەتی ئاومان هەبێ ئاو ئەگەر تێبینی بکەن ئاو ئەچێتە ناو هەر قاپێکەوە شێو و شکلیی وەرەگرێ شێو شکلی ئەو قاپە وەرەگرە کە تێچێت واتە یەکسەر خۆی گونجێنە لەگەڵ دەوروبەرەکە واتە یەکسەر خۆشیرینەکە لەگەڵ چیا لەگەڵ بەرامبەرەکانە ئەبینی شتێکی ڕقەکەیتە ناو قاپێکەوە سیرەکەی ئەبێت شوێنی نابێتەوە ئەبێ بە چی بکەیت بە چەکوش بخیتە ناوچیەوە سیرەکەی قاپەکەی شکاندووە مەسەلا ئەو شتەی دڕاندو یاخود فەوتاندە بەڵام سیفەتی ئاوتم ئاومان ئەبێ هەبێت چوینە هەر شوێنێک دەبێت چی بکەین دەبێت خۆگونجێن بین واتە کەسێکی مسەیەر بین کەسێکی ئامادە بین بۆ گونجاندن لەگەڵ بارودرۆخەکانە کاتێ من لە ماڵەوە تووڕم کە کاتی ئەچم بۆ قوتابخانە کاتی ئەچم بۆ بازار کاتی ئەچم بە کۆڵان کاتی ئەچم بۆ دائیرەکان کاتی ئەچم بۆ شەریکەیە کاتی ئەچم بۆ سەفەر ئەگەر هەمان سیفەتم هەبێ دوو کەس یعنی کەڵە هەمیشە ناتوانم تعامل لەگەڵ بۆ ناتوانم ئیدامە بە چی بکەم بە خۆشگوزەرانەکانی ژیان دەم چونکە ژیان بە ڕقی ناڕوە کاتێک کە تۆ ڕقەبی لەگەڵ بەرامبەرەکەدا خەڵکیش هەستی هەیە لە مقابلا چێ بێت ڕقەبێ بە هەمانچۆ بۆیە ئەوێ ئێمە کەسێکی خۆ گونجێن بین و گونجاندنێکی تەبعیمان هەبێت کە لەوانەیە ئێمە هەموو بزانین پێویستمان پێ بێت خاڵێکی تر لەوەی لە پەیوەندی سەرکەوتو بۆ ئەوەی لێی تێبگەین پەیوەندی سەرکەوتن واتەچی واتە لێبوردن کاتێ دەتوانی تعامل لەگەڵ خەڵکاکەی لێبوردەبی بەرامبەر هەڵەکانیان بەرامبەر دەکەن لێبوردەبی بەرامبەر هەندێ ناتێگەیشتنی ئەوان کە تۆ لەوانە لە سیفەتەکانی تۆ لە کردەوەکانی تۆ لە قسەکانی تۆ لە ئاکار و ڕفتارەکانی تۆ ڕوون نەبێ ئەوان نەتوان لی تێگەن بۆیە دەبێ لەم حاڵەتە ئەگەر سوو تەفاومشە بێ ئەبێ چی بکەن ئەبێ تۆ لێبوردەمی بەرامبەرە کاتێک کە چتە قوتابخانەیە کاتێک کە شتە دائرەیەک کاتێک کە مقابلەکە لێت تەناگا یاخود هەڵەیەک بەرامبەرتەکە ئەبێت چی بکەیت ئەبێت تۆ لێبوردەمی بەرامبەر چی بەرامبەر ئەم ئەم خاڵی کەوتمان خۆ بە بۆی پەیوەندیکی سەرکەوتو درستی خاڵێکی کەکە ضرورە دوای ئەوە هاوکاری و تێگەشت و خۆگونجاند و لێبردن و لێبردنمان باس کرد ئەمانە وامان لەکە ئامادەبین ئامادەبین بۆچی ئامادەبین بۆ کەسبکردنی دڵی خەڵک، ئامادەبین بۆ ئەوەی بتوانین لە دایەرەکانا خۆ بگونجێنین و ئامادەی ئەومان تیابێ هەم تەعامول لەگەڵ کاڵکا بکەین هەم خۆشگوزەرانیش بین چونکە بۆ دەبێت ئێمە لەم حاڵەتانا بتوانین چ بکەین بتوانین باشترین وەکەڵێ باشترین کۆنداکت یاخود باشترین پەیوەندی دروستکەین. ئەڵێ یعنی بۆ ئەوەی لە خەڵ تێبگەی لە خۆت تێبگەیت پێویستە لە ئێمە ئەم بابەتێکی ئێستا بەشی بەشێکێتی کە باسەکەی لە هوەری تعاملکردن لە خەڵکەکە ئەویش بۆی لە خەڵکی تێبگەیت پێویستە لە خۆت تێبگەیت بزانی خۆت چیت دەبێ کاتێک سەیری گیرفانی خۆتەکەی چەنی تیادایە شویتە بازار بەقەدەر ئەم گیرفانەی خۆت تشت بکڕیت بەقەدەر ئەم گیرفانە خۆی تعاملکەیت کاتێک کە ئەچی بۆ شوێنە محازرەیەکە دەی دەبێ لە ئاستی وەکەڵێ ئەو خەڵکە بی کە تاد محازەرەکە دیت بکە واتە خۆت بناسی ئینجا چی بکەی ئینجا بڕیار دەی ئینجا خەڵکەکەش ئۆکەڵە ئەوکەی بۆ ئەوەی لە خەڵکی تێبگەی پێویستە چی بکەی پێویستە لە خۆت تێبگەی چونکە بۆ تۆ یەکێکی لە خەڵکی تۆ بەشێکی لە مرۆڤەکان خەڵکی هەرچی کاریگەری لەسەرێ یان بەشێکی لە چی هەرچی کاریگەری لەسەر تۆ هەیە لەسەر ئەوانیش هەیەتی بە هەمان شێوە هەر شتێ کاریگەری لەسەر خەڵکی هەیە لەسەر تۆ ژێتی کەواتە ئەمە پەیوەندیەکی دوولایەنەیە هەم گریانی خەڵگریانی توێ هەم پێکەین پێکەین تۆ وەگەڵ پێکەین خەڵکە بۆیە دەبێت تۆ وا خوا خۆت قساقی یەکەم خاڵکە مهمە لی تێبگەین لە کۆمان تێبگەین ئەوش ئەوەیە چیت دەوێت ئایا من ئەمڕۆ چیم دەوێت دەمەوێت بگەم بەچی هەنگاوەکانی ڕێگا ئەبڕم دەمەوێت بگەمە گوێ ناکرێت بە بێ پلان و بە بێ بەرنامە و بە بێ ئامان من هەنگاوەکانی ڕێگە ببڕم چونکە ئەو کاتە تەنها ماندووبوون و کات بە زایابدانمان بۆ بێنێتەوە بۆیە ئەگەر دیاریم کرد من لە ژیانی خۆماچیم ئەوێ بە تەکیدی ئەو کاتە هەموو شتەکانی ژیانمان چێبێ بە تەرتی بەڕۆ بۆیە کەسێ ئەگەر هات و لە هەڵبجە مەسەرە بۆ نمونە چووە دەرەوە یاخود لە شتێمانی چۆ دەرەوە یا لە هەولێر چوێ دەرەوە ئەگەر نەیزانی بۆ چ شوێنێکە ڕا قاعدەیە گەڵەچی ئەوە ئەوش هەموو شوێنێک ئەو شوێنێک کە ئەو ئەوێت کەواتە ئێمەش کاتێ زانیمان چینەوێ ئەو کات چیمان دەوێت ئەو کات هەنگاوەکانمان بە شێوازی ئەنین کە لە مەسلحەتی چیابێت لە مەسەوکەڵە لە بەرژەوەندی چابێت لە بەرژەندی ئامانجەکەمانە بێت خاڵێکی تر بۆ ئەوی لە خۆت تێبگەیت بۆ ئەوی لە خۆت تێبگەیت گرنگی بەچی دەدەیت من لە ژیانی منا دیارە کۆمەڵێ لایەنی ژیانی من هەیە کە هەموو پێگەێنەرەکانی ژیانی منن لە لایەنی کۆمەڵایەتی و کەسایەتی و پەروەەردە و دارایی و کەڵێ هەموو لایەنەکانی تر بگرە هەموو ئەمانە چین هەموو ئەمانە مهمن لە ژیانی منە بەس کامیان لە هەمویان مهمترە چونکە هەمیشە ئەگەر سەد پرۆژەت بێتە بەردە سەد کاتێ نوسیومە دەبم بە دکتۆر ئەو کاتە گرنگی بەچیدە گرنگی بە ئەو بواری خۆمە دەم و بوارەکەی خۆم تەخصص وەرەگرم و پسپۆڕی تیاوەرەگرم و هەندێک گوتم هەندێ پرۆژە هەیە بە هەندێک پۆکڵە هەندێک خاڵ هەندێک خەون هەندێک ئاماجێ بە هەندێک ئامانجی ترچیجێ بە بەدیدێ بۆیە دەبێ ئێمە بزانین گرنگی بەچێدە لە ژیانی خۆمان خاڵێکێک کە زۆر مهمە یانی ئیستفادەی لێ بکەین بۆی لە خۆمان تێبگەین چی دڵخۆشمان دەکات چی ئەبێتە هۆی ئێمە بەختەوەر بین چی ئەبێتە هۆی هەمیشە دەموچاومان پێکەنین لێبارێ چی ئەبێتە هۆی ئەوەی کە هەم خۆشمان دڵخۆشیتنکە بۆ هەر شتێک کاریگەری لە دڵ و دەروونمان هەبێ تاسیری لەسەر چێ بێ لەسەر ڕوخسار و کردارەکانمان ئەبێت و ئەبێتە ڕوخسار وکەە ئەبێتە کاردانەوەی کە لەوانەیە خەڵکی کەش بە تاکیدی سوادی دەکەن لە ئاینی خۆمانە بگرە لە ماڵ و ناڵی خۆمانە بگرە لە خزم و کەسوکار و دۆست و قوتابی و هاوکارەکانمانە بیگرە و ئایا چی قایلمان دەکات بەچی ئێمە ڕازێ بیت یەگەی چۆن ئەتوانین بگەینە نەتیجە کاتێک کە دڵ بەچی دڵخۆشە بیت ئەو کاتە دەبێ بزانین چی دەبێ بزانین بەچی قایل بەچی ڕازێ بیت کاتێ ئەمەم زانی کەواتە من خاڵێ نقطەیە لە نقطەکانی خۆم دیاری کردو خاڵی دوای ئەمەکە دێنە سەری بۆی لە خۆمان تێبگەین ئەو ژێ چی بێزار و تووڕەمانەکات چی ئەبێتە هۆی ئەوەی کە تووڕەمانکە ببێتە هۆی تووڕەیمان بێتەوەی بێزاریمان بێتەوەی ناڕەحەت بیر لە ژیان بۆ خەم و خەفەت ڕووماتەکە بێتە هۆی ئەوەی نەتوانین هەنگاوەکانمان بە باشی بنین خاڵێکی کە کە زۆر مهمە لی حاڵی بین ئەوژەیە کەی دەڵین بەڵێ هەندێک کەسمان فێر بووە هەمیشە ئەڵێ بەڵێ بەس ئەبێ خاڵی دووەمیشمان هەبێ کە بەبێ بزانین دوو خاڵە لە ژیانی مرۆڤ کە زەڕۆرە بیزانێت هەندێک لە زانایان ئەڵێن یەکێک لە کێشەکانی مرۆڤ ئەوەیە کە فێر بووە بە هیچ شێوەیە ناتوان وڵێ نەخێر یعنی هەمیشە جاری وایە دەکەس تەلەفون بۆ بۆکە بۆ یەک مەوعید لێ کاتە تێگەی تۆ مەسەلە بۆ بە پێت دەڵێن سەعات دەی ئێوارە یا دەی شەو بڵێ دێن بۆ ماڵتان توی ژەڵێ بەسەر چاو دوایی سیرەکەی دەکەزاتەوە کە هەر کەسێ لە ئیتیجاهەکە هەر کەسێ لە ئاوازی خوێن هەر کەسێ نازانێت بۆکەڵە یا بەعکسەوە بۆیە دەبێت تۆ چی بکەیت یعنی هەمیشە لەسەر زمانت بەڵێ هەبێ بەڵام لە خێریشمان لە مقابللا هەبێ هەندێک پرۆشە هەیە لە توانای من توانە لە ئێستای من توانە ئەگینا مرۆڤ لە هەموو کاینێکە گەورەترە هەموو داهێنانەکانی ژیان کێ کردێتی مرۆڤ کردێتی هەموو ئاخاوتنەکانی ژیان کێ کردێتی مرۆڤ کردێتی هەموو ئەو داهێن و بڵێ ئەڵێ یەکێک لە زانایان ئەڵێ ئەوەی لە بتونی مشکی مرۆڤ هاتۆتە دەر سەد هزارەها قاتی ئەوەیەکە لە بتونی ئەزهاتۆتە دەر لە قوڵایی ئەزا هاتۆتە بۆیە دەبێ ئێمە بۆ ئەوی لە خۆمان تێبگەی بزانین کەی ئەڵێن بڵێ وشەی بەڵێ لە کوا بەکاری دێنین چونکە بۆ ئێمە ئەمانەیە پەیوەندی سەرکەوتو بنیاد بدێ ئێمە ئەمانەیەوێت هوەری تعاملکردن و هەڵسکۆتن لەگەڵ خەڵکە بە شێوەیەکی باش بۆیە دەبێ بیزانین کەی چێبین کەی دەڵین نەخێن خاڵێکی کەکە بۆ ئەوەی بزانی کە ئێمە ضرورە وەکەڵێ لی بزانین ئەوش ئەوەیە تێبگە لە خۆت چی دێ لە بەرامەرەکەت ئەو کاتە یەک خاڵک پێشتر وتم ئایا ئێمە کە کاتێ دەڵێن چی موێت ینی ڕاستە لە ژیانی خۆمانە دیارەکە بەس ئێستا دێم تعامل وردی ئەەکەمە بۆچی هەڵسوکەوتن لەگەڵ خەڵکە ئایا من لە ژیانی خۆما ئەو کەسەی کە تعاملی لەگەڵاکەم هەڵسوکەوتی لەگەڵاکەم دەمێت چیم بۆ بکەم یعنی دیاریم کردو چیم بۆکە ئەگەر دیاریم کرد ئەم دێ خاڵمان نووسیوە دیارە هەر کەسێ بەخۆی کۆمەڵی بۆچوونی هەیە بەڵام پێم خۆشە ئەم کۆمەڵە خاڵی کە پێکەوە ئامادەمان کردووە گوێبیستی بین و ئیسرادەی لێ بکە یەکەم خاڵکە مهمە تێبگەی لە خۆت چی دوێ لە بەرامبەرەکەت یەکەم خاڵکە مهمە ئەوەیە بۆ شخصیەتی خۆت بۆ پاراستنی شخصیەتی خۆت بۆ پاراستنی کەسایەتی خۆت یعنی هەر بۆ زانیاری بیسەران و گوێبستانی خۆشەویستی چیرۆک بەنامی چیرۆکی سەرکەوتن لە ڕادوی ڕووناکی یەکێک لە وشانەی کە تا ئێستا نەتوانڕاوەک و خۆی پێناسە بکرێەوە ئەگەر پێناسە کرا ماناکەی مانای خۆی نادا بەدەستەوە ناتوانانی مانای وکەڵ مانا لە دەستەدا ئەویش ئەوەی پێناسی کەسایەتیە بۆیە یەکەم خاڵکە بزان تێ بگەی لە خۆت بەرامبەرەکەت چی داوالی ئەەکەی بۆتکە ئەوش ئەوەی بەڕێزەوە هەڵسوکەوت لەگەڵا بکەن واتە کاتێ چەند خۆشە بەلاتەوە بیێنە بەرچاوی خۆت کاتی ئەچی بۆ دایرێک لە هەموو دایرەکان نەفرێکە ناسیت دێ ڕێزی لێگرێت دێتە بەردەست قسەد لەگەڵاکە تەعاملی لەگەڵاگەڵە فەرمو ئیشێ لەوانە ئیشەکەشی پێ نەکرێ بەڵام هەر وتنی فەرموو بۆ خۆی چییە بۆ خۆی خاڵێکی ئیجابیە کە ئەبێتە ئەبێتە هۆی دڵخۆشکردنی من و تۆ بۆیە تۆش بە هەمان شێوە هەمان حاڵ حسابکە کە من و تۆ دەمانەوێت چی بکەین بەڕێز و هەڵسکۆتوان لەگەڵا بکەن خاڵێکی کە کە مهمە بیزانین ئەوش وەیە هەست هەست بە گرنگی تۆ بکەن و بزانن تۆ کەسێکی گرنگی چۆن زانانی کەسێکی گرنگی جارێ خۆت خۆت بە کەسێکی گرنگ حسابکە توانای خۆت بەکەم مەگرە خی گەورە تۆی دروست کردووە خی گەورە هەموو مرۆڤەکانی دروست کردووە کەواتە هیچ مرۆڤێ لە هیچ مرۆڤێت چاکتر نییە و هیچ مرۆڤێک لە هیچ مرۆڤێک خراپتر نەبێت چونکە بۆ هەموو ماخوای گەورە دروست کردی کەواتە تۆ ئەبێ هەست بە بوونی خۆتکەی هەست بە گرنگی خۆتکەی اینجا پێویستی شەکار لە بەرامبەرەکە چی بێت من علاقەی ئەوەت نەبێت کە خەڵ یارویان نەفەرمانەی لە بازارە یا لە کۆمەڵ کۆڵانەیە لە دایرایە لە قوتابخانەیە لە شەریکایە لە هەر دام و دەستگایەکە جاروێ کەس ڕێزی لێ ناگری یا کەس هەست بە گرنگی ناکە بەڵام تۆ وەکو کەسێکی جیاواز لە خەڵکی تر کەسێکی ئامانجار کەسێکی پلاندار کەسێک کە توانای بەڕێوەبرنی ژیانی هەیە دەبێت چی بکەی جیاواز بی لە خەڵکی تر ئەگە تۆ جیاواز نەبی لە خەڵکی تر کەواتە تۆ خەڵکی تر چ جیاوازێکتان هەیە بۆیە دەبێت ئێمە چی بکەین دەبێ وە داواکەین و کڵێ یەکێک لە ئاواتەکانی ئێمە خەونەکانی ئێمە یەکە ئەوەیە بەرامبەرەکانمان هەستمان هەست بە چی بکەن هەست بە گرنگی ئێمە بکەن و خاڵێکی سێهم بۆی لە خۆت تێبگەیت و بەرامبەرەکە چی دەوێت ئەژۆە لە بۆچوون و تێڕوانینەکان تێبگەن یعنی یەکێک لە داواکارەکانی من لە بەرامبرم بۆیە کە کاتی قسم کە لێ تێبکە نەک هەڵکێ بە سەر و دەموچاومە کە کاتێ بۆچوونەکەی خۆم خستە بەردەست کاتێ خۆ بۆچوونەکەی خۆم خستە بازار کاتێ کاڵاکەی خۆم خستە ئۆکەڵە سەس مێزی گفتوگۆ خەڵ بەچی نەیگرێ بەکەم نەیگرێ بۆیە دەبێت دەمەوێ خاڵێکی تر ئەوش ئەوەیە لە هەست و سۆز و بەرژۆ بۆچوونەکانمان چی بن تێبگەن خاڵێکی کە کە مهمە بیزانین ئەویش ئەوەی بەرژەوەندەکانمان پارێزن ئێمە هەر کەسێ بۆ خۆی خاوەنی کۆمەڵێ بەرژەوەندی خۆیەتی و هەندێک هەر کەسێ بۆ خۆی خاوەن چیە خاوەڵی کۆمەڵێ سیفاتی خۆیەتی بۆ یەکێک لە خاڵە گرنگەکانی تر بۆ ئەوەی بزانین تێبگەین لە خۆت چی دەوێت لە بەرامبەرەکەت ئەوش ئەوەی بەرژەوەندەکانمان پارێزن ئێ من کۆمەڵی بەرژەوەندیم هەیە دەبێ بەرامبەرەکەم واتە ئاملم لەگەڵا بکە وا وا پەیوەندیم لەگەڵا بکە وا هەڵسوکەوتم لەگەڵا بکە کە ئەم بەرژەوەندیانەی من بپارێزێ لەگەڵ جیاوازەکانمانە جیاوازەکانی خۆمان بۆ خۆمانی خۆی بۆ خۆی بۆیە بەم شێوازە دەوترێ بەرژەوەندەکان خاڵێکی کە کە مهمە ضرورە بیزانی ئێمە هەمووان چینەتە مەجلسەوە لە مەجلسەکانە لە قوتابخانەکانە لە لە بازارەکانە لە مزگەوتەکانە لە لە دائیرەکانە یان جاری وایە هەندێ قسە ئەکرێ لەوانە قسەکە عەشوائی بکرێ لەوانە قسەیەکی تەبیعی بکرێ بەس سەیرەکەی لەو ناوە هەستی نەفەرەکە بریندار کردووە بۆیە خاڵێکی تر کە من ئەمەوێ لە بەرامبەرەکەم بۆم بکا ئەوەیە هەستەکانم بریندار نەکەن چونکە وەک کوردەواری خۆمان دەڵێ قسەی گولە جێگەی گولە چاکە بێتەوە بەڵام جێگەی قسە چاک نابێتەوە کەواتە هەست بەرامبەر چکە بۆ هەر کەسێت هەستی بریندار کردی هەتا دنیا دنیا تۆ لە بەشای خۆت چیە لە بەرچاو تواتە ڕاستە دەبێ لە بیری کەیت چونکە قاعدەیەکی ئەڵێ هەر کەسێ هەستی بریندار کرد هەر کەسێ قسەی هەڵی بەرامبەر کردی هەر کەسێ ڕخنە و گومانی بەرامبەر ئۆکڵێ ڕخنەی لەگەتی مەحاولەکە ئەو هەڵانە بخەرەچی بین و سەوبی خەرە ژێر پێت بۆ هەتاکو هەتاوەکو قسە سلبیەکان زۆرتر بێ ئەو کاتە تۆ چێبییتەوە بەرزەبییتەوە و ئەبیتە هۆی چیە بێتەوە یەکێکە لە داهێنانەکان بۆ تۆ مهمە خاڵێکی کە کە ضرورە بیزانین ئەوەژێت خۆت بناسە و لە خۆت تێبگە ئەم خاڵە مهمە خۆت بناسە و لە خۆت تێبگە بۆچی چونکە پێشتر وتمان گرنگی بەچی دەدەیت دیارە گرنگی بەچی دەدەم بچی حەزەکەم چیم بە چی بەدەستێن حەزەکەم لەم پەیوەندی لەگەڵ خەڵکە ئەمە چی بەدەستێن بەرژەوەندە مادەکانمە بەرژەوەندە معنیەک معنەویە و شخصەکانی منە حەز و ئارۆزەکانمە کە دەبێت پارێزرێ اینجا سەتای پەندی بەچی دەستپێکە یەکەم شت کە مهمە لە خۆتۆ دەستپێکە یەکەم خاڵ کە موهیمە بۆ ئەوەی پەیوەندی لەگەڵ خەڵکا دروستکەی یەکەم خاڵ موهیمە کە چییە لە سنووری خۆت بڕۆ دەرەوە یعنی لە حەز و ئارزۆکانی خۆت بڕۆ دەرەوە با دابنێ مەسەرە بۆن منە هەر لە مشتی خۆتا بەکەڵ خەریکی خۆت مەجاری تۆ دانیشتی لە لە کتێ بەخێنێت لە پڕ دێ بە مشتا وڵی فلانەکە زڕقی لێم نا وڵا فلانەکە ڕێزم لێ ناگرێت ناوەڵا هەستم بریدارەکە ئەها فلانە قسەی کرد لە فلانە کاتا بەەوە مەبەستی من بوو ئەلە بێ لەمانە بڕۆینە دەرەوە وازی لێبێنی لەم خاڵە بچینە دەرەوە کە کاتێ چوینە دەرەوە وردە وردە عالەمی تر ئەبینین ناکرێ ئێمە هەر تەنها ناخی خۆمان ببین ئەبێ ناخی خەڵکی تریش ببینین بۆیە خاڵی دووەممان کە هەمانە ئەوش کاتێک ئەبێ ئەم شێمان لەلا مهم بێ کاتێک کە دەڵێیت یەکەم کەس من وەڵام من دەدرێتەوە نا بەڵکو من نا حەز کێشەکە یا کو بڵین بەرژەوەندەکە بۆ منە بۆیە وشەی من دیکتاتۆرە دروستەکە بیسەرانی بەڕێز ئەوەی کە بە ئەوەی کە شەیتانی هێنایە دەرەوە لە بەهشت کە ئەیخاتە جەهنم وشەی من بوو چونکە بۆ وشەی من کە کاتێ فەرمووی یەکە کاتێ وتی ئەنا ئەە خێر من و من چیم من خێرم لە من چاکەم لەو زیاترە خەلقتەنی من نهار و خەلقتە من طید بەم شێوەیە چونکە بۆ کاتێ تێبینەکەی بۆ ئەوی پەیوەندیەکی گونجاو دروستکەین تونند و تۆڵ دروستکەین ئەوش ئەوەیە چییە کاتێ دەڵێ یەکەم کەس تۆ وەڵام دەدێتەوە نا فەرم و قوربان جەنابن بۆیە بیانە بە چاوی خۆت کۆمەڵە کەس دەچی یا دوو کەس ئەچین بە ئەچین بۆ ماڵێک دەرگاکە کراوەتەوە هەردووکمانە چینە ژوورەوە ئەگەر من یەکەم کەس چوومە ژوورە ئەوەی مقابلم ئەوەی لەگەڵ مایە لە دڵیا شتێ دروستە بێڵە باشە ئەم پیاوە بەم بە حسابی خۆی بە علم و بە زانیاری و مامۆسا و ئەوانە یاخود فلانە کەسی دکتۆر یا فلانە کەس باشە و بۆ نەیوت فەرموو بۆ نێ تۆ فەرموو هەر بیوتە هەر بیوتە تۆ فەرموو ئەو کاتە من دڵم هیچی نەکرد خۆ بۆیە جاری وایە ئەبێت ڕقیش لە دڵێ ئەڵ لەوانێ بە شەهادەکەی بنازێ بە پارەکەی بنازێ بە سیارەکەی بنازێ بەوا بنازێ خەڵکوێ لێگرە بەوا بنازێ خەڵ ناسراوە بە ینی بێنە بەرچوی خۆ وشەی من چی دروستەکە یعنی کاولکاری دووسەکە لە کۆمەلگایە بۆ یەکە کاتێ بەڵام کاتێ ئەڵی فەڵم و قوربان جەنابت بڕۆژورۆ ئەو قەت نایەتە سەر باسی ئەوی کە بڵێ باشە فەرم با بڕۆژ نا یەکسەر دەڵێ نا قوربان جەنابت تو یەکەم کەس بڕۆژورەوە بۆ یە کە کاتی ئەمەمان بۆ دروست بوو ئەو کاتە هیچیش لە دڵمانە دروست نابێ طبیعی جاروە بە پاڵ یەکتریەکەی نەژورەوە کەواتە بۆ ئەوەی خۆت بناسی و خۆ لە خۆت تێبگەی پێویستە سەتای پەیوەندی بەو سێ خاڵێک کەوتمان لە سنووری خۆت بڕۆ دەرەوە کاتێک دەڵیت یەکەم من مقابلەکەت هەمیشە دەڵێکی دەڵێ من و کاتێک دەڵێکی دەڵی یەکەم کەستۆ دەڵێکی مقابلەکە دەڵێ من هەندێک خاڵ هەیە کە پێویستە لێ تێبگەین ئەوش ئەوەیە چکەوە کۆمەڵە باز بوو ئێمە لە سەرتاکە باسمان کرد وگوتم لە بەشی یەکەمی ئەم بابەتاکە هوەری هەڵسوکەوتنە لەگەڵ خەڵکە باسمان کرد ئەوش ئەوەیە مرۆڤ کائینێکی عاتفیە پێشەوەی کاریفێکی کائینێکی عقلانی بواتە کەسێکی عاتفێ بێت ئەبێت تۆ دەرگاکانی عاتفی بکەیتەوە دەرگای دڵی بکەیتەوە بۆ ئەوی تەقب دەیرەچی دەرگای عاتف سۆزی اینجا پاشان دەچیتی ئەچێ بۆ عەقڵ و مەنتق بۆیە یەکەم دەرگا ئاسانەکانی چوونە ناو دڵ و عقلەوە ئەم کۆمەڵە خاڵەیە کە پێکەوە لە ئەوەندەی کە پێمانەکرێت لە بەرنامە یەکەمە گوێبیستێبین و باسیەکەین ئەوش ئەوەیە یەکەم خاڵکە مهمە دەرگاکەی پێ بکەینەوە کلیلەکەی پێ بکەینەوە شفرەکەی پێ بکەینەوە پاسوەردی دڵەکانی پێ بکەینەوە ڕێز و تەقدیرم بۆچی ڕێز و تەقدیر چونکە بۆ هەمیشە کە ڕێز لە مەجلسێکەوە گوتم بێنە بەرچاوی خۆن یا لە وڵاتێ لە وڵاتەکان حتا جاری وایە تۆ لە شوێنێکی غەریبیایت نەفرێکە بینی خواخواتە بەسە تۆ زمانت کوردیە خواخواتە کوردێ ببینیت وڵات کورد مەسەلە بۆن خواخواتە یەکێکی شارەکە ببین یەکێکی ئەها وات لێدە بۆچی چونکە لەمە سێرێکی جاری وایە ئەم ڕێز و تەقدیرە لە چی دروستەوێت هەر سەلامکردنێک سەلام یەکەی لە مقابلەکە چێ بێت یەکسەد ئا ئێمە کەسی ئێمە خەڵکی ئێمە معنی وەکەڵە خۆمان ئێمە ڕێزی گەورە خۆمان پلەکانەگرین بۆچی دەیگرین لە بەرەوەی بەلامان و مهمە گرنگە یعنی زۆر ئەبێ ڕێزیان بگرین خاوەن پلە و پایە کەواتە دەبێت چی بکەین دەبێ ڕێزیان بگرین بەڵام دین قسە ئەکەین لەسەر ئەمە ئایا کە ئێستا ئەڵێن نزیکەی ح ملیار کەسێ لەسەر زەویە و بە تەقدیری ئەوەی کە لە بەحسەکانە باسەکرێ ئەڵێ نزیکەی هشتا و دو ملیار کەس مردووە کە دەکاتە نزیکەی نەوەد ملیار کەس بە هەموویەوە لەم نەوەد ملیار کەسەی سەرزەوی لە یەک کەس دەناسیت کە خۆی پێگرنگ نەبێت یا پرسیارێکی بێزەحە تۆ گرنگ یا گرنگنیت هیچ کەسێک نییە ئللا دەڵێتی دەڵێن بە فعلیش گرنگە چونکە بۆ خی گەورە دروستی کردووە ئەگەر گرنگ نەبواە خی گەورە دروستی نەکرد کەواتە ڕێز و تەقدیر بەقەدەر خۆی بۆ دابنێ بەقەدەر عقل و عرفان و سۆز و عاتیفە و پلە و پایە و شادە و هەموو شتەکانی چی بێ هەموو ئەوانە چی بێ ئەبێت لێڕ بیگری بۆچی چونکە ڕێز و تەقدیرەکە بەمە ئەگیری نەک لە کێ لە جل و بەرگ و پلە و پایە و شەهادە بگیری کەواتە کاتی ڕێز و تەقدیر بۆ بەرامبەرەکەت دانا کەواتە گرنگی پێدەی واتە گرنگێکی تایبەتی پێدەی گرنگی پێدانیش هەمیشە مانای وانە بە کەم تەرخەم سیرەکەی مانای وانە چاود لەسەرێتی نا کاتێ کە لێ پرسینەوە ئەەکەی واتە گرنگی ئەدەی بۆ شخصە کە کاتێ گرنگیت پێدا واتە ئەتوێت چی بێت ئەبتەوێ وردە وردە چی بێت بەرەو چڵەپۆپەی گۆڕانکارەکانی ژیان یاخود بەرەو سەرەوە بڕە ڕێز و تەقدیری ئەنچی هەمیشە هەمیشە ئەڵەچی هاوڕا و هاو بۆچوون بە لەگەڵ کەسی بارەتونیەوە تەعام لەگەڵ بەرامراکەین کە گرنگە بەرامبەردا کە گرنگە هاوڕا و هاو بۆچوون دەبێت لەگەڵدا لە هەموو شتێکدا یەک جار مححاوەکە دەرگاکە بکەرەوە کلیلەکە بکەرەوە تێگە چونکە وەکو وەکەڵێ ئێمە ئەمانێت دڵ ڕاوکەین یعنی مەقولێک یان لەوانەیە ئەگەڕنۆ ئەڵێن هی سەڵاحدینی ئەویبی ڕحمەتی خۆی لەبێ ئەڵێن وای وتو یعنی وا ئەڵێ ئەڵێ گرتنی دڵێکم لە گرتنی سەد قلەی شەڕ یاخود جەنگ ڕەبایە بەلاوە چیە بەلاوە گرنگترە بۆیە ئێمە دەبێ بۆ ئەوەی ئەمە بدۆزینە ئەبێ هەمیشە هاوڕاوڕا و هاوبۆچون بین لەگەڵ چیا لەگەڵ بەرامبەرما محاولەکەین هەمیشە چی بچکە بۆ ئەوش مقابل تەسیری هەیە وەکو پێشتر وتم خاڵی دووهم کە ئێمە باسی ئەەکەین لێرە ئەوش ئەوەیە لێبوردەوی گەڕان بە دوای عزردا بۆ بەرامبەرەکانت یعنی پێسە سەم کە کاتێ دەفەرمێ ئەگەر یەکێک یان یەکێک خراپەیەکی کرد یەکێ بڵێن یەکێک غڵاتێکی کرد بەرامبەرمان ئەبێ هەفتا و ئەوە عزری بۆ بێنینەوە وەڵا ئەگەر ئێمە نزیکەی دەی بۆ بێنینەوە هەفتانە دەی بۆ بێنی هیچ کێشە و ڕق و قینێ لە دڵکمە دڵمانە بەرامبەر قەڵ دروست نابێت کەواتە ئێمە یەکێک لەوانی یەکێک لەو خاڵە مهمانەی بۆی دەرگای چوونە ناودڵ و عقلی بەرامبەرەکانێن پێکەن ئەوی لێبوردەی و گەڕای بە دوای عزدا بۆ بەرامبەرەکانمان چونکە بۆ چۆن سەرزەنشت چۆن سەرزنشت و لۆمە و سەرکۆنەی خەڵکی دەکەیت لە سەرهەڵە کە لەوانەیە تۆش پێی تێی بکەویت ئێمە بە تەئکیدی ئێمە هەمومانە کل و بەنی ئادەمین خەتا کاتێک کە بەم عقلێتەوە بیرمان کردەوە کە هەموو مرۆڤەکان کە منیش مرۆڤم هەڵا ئەەکەم ئالم کاتە ئەمەمان بۆ دوسبێت کە لە سەرکۆنەی خەڵناکەیت ها جاری وایە سەرکۆنەی خەڵکەکەین کە لەوانەیە لە ئەسڵا غەڵە لێشی حاڵی بووبیت بۆ یەکە کاتێ لەوانەیە لە بابەتەکەشی تێنە بوو گڵە تێنەگەشت بۆیە یعنی بۆ ئەمە چیرۆکەکەی کە لەوانەیە بیگەڕینەوە لە ئیسفادێ بێ ئەڵێ ئەگەڕۆڵێن ئافرەتێ دەیوێت سەفەر کات لە مەتار وەستاوە چاوەڕی چێکە چاوەڕێ و تایارە و کاتی هەڵفرین تارەکەی بێت بۆیە هەر بۆ کات بەسەربردن لە ساڵی ئۆکەڵێ لە ژووری پێشوازی یاخۆ ژووری چون ئامادە ئەبێ چاوەڕوانی ئامادە ئەبێ ئەڕوا جەریدە یاخود کتێبێک کتێبێکە کڕێ لەگەڵ یاخود جەریدێکی کڕێ لەگەڵ پارچێ پسکیتە دێتەوە دایەنە سەر کورسی دەسەکە بە خوێنەوە هەتاکو بەشکم کاتی هەڵفڕینی تارەکەی بێت یاخ کا مەعدی چوونی سەفەرەکەی بێت بۆیە کە دایانێت دەبەن لەسەر مێزی بڵێن لەسەر کورسی کورسەکە دایان لە پاڵجانتاکەی خۆیان پسکیتەکە دانێ شکۆلاتەکە دایانی دەستەکە وردە وردە دەستەکە یەکێک دەێ لە پەنایە یعنی پاش مدەتێ ئافرەتێ دێ لە پەنایداچە کچێکی ئەڵە کچێک دێت کچێکی ینی گەنج دێت کە تەمەنی لە بیست ساڵانە بێت کەمتە دێدانشە لە پەنای ئەڵێ ئاگای لێ بێ کچەکە دەستەبا بۆچی بۆ پارچەیە پسکیت ئەمیش دەڵی خۆیاڵێ سری ئەم کابراایە کە سریم ئافرەتەکە بەبێ ئەوەی پرسم پێ بکاتە سەبا بۆچی دەسەبا بۆشت ئەڵێ لە دڵی خۆم جارەوتی ئەگەر من کەسێکی مسەقەف و چاک نەبوومە کەسێکی ڕۆشنبیر نەبوومە کەسێکی لێبوردە نەبوومە ئێستا زلەیەکم ئەدا لە بناگوی ئەم ئەم کچە بۆ هەتا دنیات نێ عقل بواە بۆیە ئەڵێ وردە وردە یەک یەک و دوو دوو هەتا پسکیتەکە یەک دانەی تیامە کچەکە پسکیتەکەی هەڵگرت و کردی بەدون بە دوو بەشەوە بەشێکیانی بۆ خۆی دانا بەشەکەی تری دابە مێشکم تێک چوو سیرەکەم باوکە ڕۆکەڵە هیچ شتێک دادی من نادا بۆیە دێ دەڵە چی ئەڵێ سیرەکە پسکیتەکە لە ناو جاڵتاکەیەتی بۆیە ئالم کاتا داد ڕاستە پەشیمانە بە دادی نادا چونکە بۆ حکمی خراپی دا بەسەر چیا بەسەر ئەو ئەو کەسا کە لە پەنایداشون کە پسکیتەکە ئەسڵەن هی ئەو وی ئەم نەبوو و بەهانەی بۆ دێدینەوە تەفسیری بۆ دێنینەوە عزری بۆ دێنینەوە کۆمەڵەت یعنی مۆبڕڕاتی گەورە گەوری بۆ دێنینەوە بەڵای هەم هەمیشە هەڵی بەرامەرەکانمان چێ بێ گەورە ئەکەین وای لەکەن کە حەلی نمێنێ اینجا خاڵێکی ترکە لە بۆ ئەوەی عزر یاخود لە بردەی فێربین ئەوش ئەوەیە ڕێگا چارەی هەڵەکان ئاسان بکەین هەمیشە ئەگەر هەڵەمان بینی لە مناڵەکانمان لە کوڕەکەڵە لە دایکمان لە خوشکمان لە کەسمان لە قوتابیمان مەحاڵگەن حەلی ئاسان بکەین بۆ خاڵی دوای ئەمە کە مهمە لێزانش کە خەڵکی ئەمە یەک هەڵی کرد ئێتە تەوازی لێدێن ئێتا هەتا وکڵێ هەتا مدەتێکی زر زۆر هەر سقی پێناکە جاران منارێک توش کەوتۆتە هەڵەیەک و درێکی کردووە سیرەکەی دوای ئەمە ئەم هەڵەیە نیە چی نابێ حد چارەسە ناکە هەمیشە لە بەچاو دوای پێنج مانگیکەش دێت ئەڵێ تۆ فلانە هەڵت کرد فلانە درۆت کرد بۆیە بە هەڵەکار یعنی هەمیشە محاڵگە سیقەی پێ بکەیتەوە چونکە هیچ کەسێ بە هەڵەیەک ناچێتە جانم جگە لە شرک بۆیە محاوارەکە بەکەڵێ بە هەڵەش ئەی خوابی پیاسەڵ نافرە کل و بەنی ئادەمین خەتا و خیر و خەتائینە ئەتەوابوون بۆیە ئەگە تۆ بتانی متمانە بە هەڵەکارکەی تو شتێکی طبیعیە عزرت بۆ هێناوەتەوە بە بەو حاڵێکە باسمان کرد بۆیە ئەمەش خاڵی دووەم بوو بیسەران و گرستانی خۆشەویستی بەرنمەی چیرۆکی سەرکەوتن لە ڕادوێ ڕووناکی بەم شێوەیە هاتینە کۆتایی بەرنمەیەک بەش یەکەمی بەرنمەی چۆنەتی هەڵسو کەوتکردن یاخود هوەری هەڵسەکردن هەڵسکۆتن لەگەڵ خەڵدا هەتا بەرنمەیەکی تر و بەشی دووەمی ئەم بەرنامە بخوای گەورەتان ئەسپێرم خواتان لەگەڵ